بەناوی خودای بەخشندە و میهرەبان. سوێن بە هەنجیر و زەیتوون کە دوو میوەی بەسوود و بەکەڵکن، سوێن خواردنی خودا بە دروستکراوانی بۆ سەرنج ڕاکێشانمانە، بەڵام سوێن خواردنی ئێمە گەورەی و گرنگی سوێن پێ خوراوەکە دەگەیەنێت بە کێوی توڕی سینا کە خودا گفتوگۆی لەگەڵ حەزرەتی موسا لەوێدا کرد سوێن بەم شارە ئەمینە کە مەککەیە بەڕاستی ئێمە ئینسانمان لە جوانترین شێوە و ڕێک و پێکترین شێوازدا دروست کردووە لە هەموو ڕوویەکەوە ئەگەر ڕێبازی خوداناسی نەکرێت سەرنجام دەیخینە نزمترینی شوێنە نزمەکانەوە لە دۆ زەخدا جگە لەوانەی کە باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە پاداشتی هەمیشە و نەبڕاوە بۆیان ئامادەیە جا ئیتر ئەی ئینسانی سەرکەش چی وای لێکردویت باوەڕت بە ڕۆژی قیامەت و لێپرسینەوە نەبێت دوای ئەو هەموو ناز و نیعمەتە ئایا خدا چاکترین فەرمان ڕەوان نییە؟ دادپەروەرترین فەرمان ڕەوان نییە کەچی تۆی سەرکەش پێی ڕازی نیت؟